لەگەڵ زیاد و کەمبوون و پڕبوونی مانگدا ڕسول الله چاوەچاوی بوو لەگەڵ مانگ هەتاوەکو بڕیاری بەندایەتی بۆ خوا سبحانه وتعالى نوێ بکاتەوە ئێمەش وەک میلەتی کوردی مسلمان لە پێشوازی و لە هەنگاو نانمان بۆ نێو مانگی قورئان چاوەچاومانە لەگەڵ مانگدا و گوێمان هەڵخستووە و چاوەڕێی هەڵهاتنی مانگی ئاشتەوایی و مانگی قورئانین کە ڕسول الله صلی الله تعالی عليه وسلم کاتێک مانگ نوێ دەبوویەوە خوایە ئاشتی ئیسلامەتی دینداری بەرەکەت لە وڵاتمانە زیاتر و زۆرتر بێ رسول الله کە سێری مانگی دەکرد دەیفەرموو ڕەبی و ڕەبوکە الله خالقی من و تۆ تەنها ئەڵڵایە بۆیە ئێمەش بەڕاستی وەکو میلەتی کوردی مسلمان بە هەمان شێوە تامەزرۆی هەموان شەیدای هەڵهاتن و نوێبوونەوەی مانگێکی نوێین کە تیایدا بڕیاری بەندایەتی و پاکبوونەوە و نوێبوونەوە بۆ خوای پەروەردگار دەست پێ دەکەینەوە بەڵێ مسلمانانی ئازیز لە هەنگاونانی دووەممان لە پێشوازیمان بۆ مانگی ڕەمەزان دوای ئەوەی هەفتەی پێشوو بڕیارماندا لیباس و پۆشاکی غەفڵەت لەبەر خۆداکەنین دوای ئەوەی کە بڕیارماندا غافڵ بوون بریتیە لەو نەخۆشیە مەترسیدارەی کە دین و دنیامان دەفەوتێنێ کاتێک لیباسی غەفڵەتمان فڕێدا پێویستمان بە پۆشینی لیباسێکی دیکە هەیە خوشک و برای مسلمانم بۆیە لە هەنگاوی دووەممان لە پێشوازیمان بۆ مانگی ڕەمەزان پێشوازی دەکەین لە مانگی ڕەمەزان بە تەوبە و گەڕانەوە بۆ لای خوای مێهرەبان بەڵێ مسلمانانی ئازیز ورن پێکەوە بچینە خزمەتی قورئان با بزانین پێگەی تەوبە و گەڕانەوە لە قورئانی پیرۆزدا چ پێگەیەکی هەیە کاتێک دەچینە خزمەتی سوورەتی ئەتەوبە ئەو سوورەتەی کە حەفدە جار خوا سبحانه وتعالى تەنها لەو سوورەتەدا باسی تەوبەمان بۆ دەکات الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله خوا سبحانه وتعالى نۆ سیفەت باس دەکات کە پێویستە ئێمەی ئومەتی ئیسلام ئێمەی مسلمان بە نەخشەی قورئان ژیانی خۆمان بنەخشێنین و پێویستە بە قورئان گۆڕین و گۆڕانکاری لە ژیانی خۆمان و کۆمەڵگای خۆماندا بکەین دەبینین خوا سبحانه وتعالى یەکەمین پێگە و سیفات کە کۆتایی ئاەتەکە دەفەرمێەوە بەشیری المؤمنین مژدەیان پێبن ئەوانەی هەڵگری ئەم نۆ سیفاتەن ئیمانداری ڕاستەقینەن یەکەمین سیفەت بریتیە لە التائبون کەواتە پۆشینی بەرگ و پۆشاکی تەوبە و گەڕانەوە بۆ لای خوای میهرەبان یەکەمین کلیلە ئینجا دەتوانی ئەهلی عیبادەت بی ئینجا دەتوانی ئەهلی ڕکوع و ئەهلی سجود بی ئینجا دەتوانی خاوەنی سەوم و ڕۆژوو بی ئینجا دەتوانی فەرمان بە چاکە بکەیت و ڕێگری لە خراپ بکەیت ئینجا داوێن پاکی و دەستپاکی و دەمپاکی هەڵدەبژێری کەواتە مسلمانانی ئازیز ئێمە دەمانەوێ باس لە فقهی تەوبە و لذة التوبە بکەین چۆن لە تەوبە حاڵی بین التوبة قبل رمضان وأثناء رمضان وبعد رمضان کاتە مسلمانانی ئازیز ئێمە پێویستە ئەمڕۆ لیباسێک بپۆشین کە خوا سبحانه وتعالى بڕیاری لەسەر داوە ئێمە ئەمڕۆ باس لە لیباسێ دەکەین کە لیباسی تەوبەیە بەرگی هەموو پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم الصلاة والسلام بەرگی تەواوی سەحابە و صالحین و ئەولیا و سلحایە بە درێژایی مێژوو بۆیە مسلمانانی ئازیز دەبا هەموو لایەکمان لە خزمەتی قورئانی پیرۆزدا حاڵی بین کە تەوبە چییە تەوبە بۆ کێیە ئایا گوناهێک هەیە تەوبە نەیسڕێتەوە ئایا ئێمەی مسلمان جگە لە مرۆڤ بوونمان قابیلی گوناه و هەڵە و تاوان نین بێگومان بەڵێ هەموو لایەکمان گوناه دەکەین بۆیە مسلمانانی ئازیز توخوا بە چاوی دڵ و بە گوێی دڵ بابچینەوە خزمەتی ئەو قورئانەی کە خوا سبحانه وتعالی لەگەڵ باسی تەوبەدا وشەی القبولمان بۆ دێنێ لە دوای تەوبە وشەی الرحمە سۆز و میهرەبانیمان بۆ دێنێ دەبا ئێمەی ئومەتی ڕسول الله هەر یەکەمان بۆ خۆمان وا مامەڵی لەگەڵا بکەین کە بەرپرس بین لە نەفسی خۆمان و بەرپرس بین لە کۆمەڵگای خۆمان و زمانمان زمانی قورئان بێت بۆ ئاگادارکردنەوەی یەکدی بەتایبەت ئاگادارکردنەوەی ئەوانەی کە دوورن لە پەیامی تەوبە و بەندایەتی بۆ خوای میهرەبان بەچینە خزمەتی قورآانی پیرۆز سەرەتا کە خوای پەروەردگار دەفەرموێ غافر الذنب وقابل التوب الله أكبر تەوبە چییە برای مسلمانم خوشکی مسلمانم تەوبە بریتیە لەوەی کە پێویستە ئەوەی بەنی ئادەم بێ دەستی بۆ ببا و دەمی بۆ ببات چونکە گەورە و سەرداری کوڕی ئادەم کە ڕسول الله عليه سەلات وسلام دەفەرمێ كل بني آدم خطاء وخير الخطائين التوابون ئێمەش وەکو باوکی یەکەممان کە ئادەمە تووشی نسیان دەبین لە بیچوونەوە ڕوومان تێ دەکات بۆیە بەنی ئادەم هەڵە دەکات گوناه دەکات باشترینی بەنی ئادەم ئەو کەسانن کە ئەتەوابوون زوو زوو هەمیشە بە بەردەوامی دەگەڕێنەوە بۆ لای خوای خاوەنیان کە ئەڵڵایە جل جلاله بەڵێ تەوبە بریتیە لەوەی کە زانایان ڕەزا و ڕەحمەتی خۆیان لێبێ پێناسەیان کردووە لە ڕووی زمانەوانیدا العود والرجوع بە مانای گەڕانەوە و پەشیمان بوونەوە لە پێناسەیەکی دیکەدا دەفەرمونون التوبە یعنی الندم الاقلاع والرجوع بە مانای پەشیمانی بە مانای دانپیانان بە هەڵەکە و نەچوونەوە سەری و نەگەڕانەوە سەر هەڵە و گوناه و تاوانەکە و پەشیمانی بەدڵ دەرببڕی ئیمامی غەزالیش ڕەزا و ڕەحمەتی خۆی لێبێ دەفەرمێ تەوبە العلم بعظمة الذنوب بریتیە لەوەی کە بزانی تاوان چەند گەورەیە بریتییە لەوەی کە تۆ بزانی مەپرسە گوناهەکەت گەورەیە یان بچووک بەڵکو لە خۆت بپرسە بێفەرمانی و گوناهی کێت کردووە کە ئەڵڵایە جل جلاله بەڕێ مسلمانانی ئازیز باچینە خزمەتی قورئان با بزانین قورئان چ ئاوێک بە دڵمانا دەکات با بزانین قورئان چ درگایەکی ڕەحمەتمان لێ دەکاتەوە یجد الله غفورا رحیما ئەوەی ستەمی کردووە ئەوەی زۆڵمی کردووە ئەوەی تاوانی کردووە ئەوەی ستەمی لە نەفسی خۆی کردووە ئەوەی ئەندامەکانی لەشی خۆی لە تاوان و گوناه و خراپەکاریدا بەکارهێناوە ئەیان فەرموو وەڵڵاهی ئەڵڵا فەرمانی پێیە خەیرێکی پێیە با دەستی پێوە بگرین یان پەیام و نیدائێکە حەرامێکە با خۆمانی لێ بپارێزین دە ئەڵڵاه دەفەرمێ هۆ باوەڕدارینە تەوبە بکەن تەوبەیەکی نەسوح بە فرمێس فرمێسکی دڵتان گوناهەکانتان بشۆنەوە لە ناخی دڵتانەوە پەشیمان بن و بڕیار دەن و بگەڕێنەوە بۆ لای خوای میهرەبانتان ڕەنگە بڵێ من ناگرێتەوە بۆ من تەوبە بکەم نا خوای پەروەردگار دەفەرمێ ئەگەر پێغەمبەری ئازیز ئەمەی پێویست بێ ئەی من و تۆ برا و خوشکی مسلمانم زۆر زیاترمان پێویستە لە وتنی ئەستەغفر الله ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده لبيرتان شو مگر نازانن الله چندی پێخۆشە ئێوە بگەڕێنەوە بۆ لای کلکم ضال الا من هدیته بەندەکانم بەخوا هەمووتان گومڕا دەبن ئەگەر من هیدایەتان نەدەم بڵێ پەروەردگارە یەک چاوتروکان مەمادە دەست خۆما لێمە محتاجی هیدایەتی تۆین یا ئەڵڵا خوای پەروەردگار دەفەرموێ ئێوە بە شەو و بە ڕۆژ گوناه دەکەن هەتانە بەس بە شەو دەیکا هەتانە بە ڕۆژ دەیکا هەتانە بە شەو بە ڕۆژ لە گوناهدایە کەواتە شەو ڕۆژمان لای ئەڵڵا هەمووی نووسراوە و دیارە بەڵام خوا دەفەرمێ و ئەنە ئەغفر الذنوب جەمیعا من لێتان خۆشە بم لە هەموو گوناهەکانتان خۆشە بم بەڵێ لە شاری مەدینایە و دایکێک فرمێس بە چاویدا دێتە خوارەوە مناڵێکی لێون بۆ و مناڵیش لە تا و دووری دایکی هەنسک دەدا و خەریکە هەناسەی لە قورگی دەرنایە رسول الله کاتێک منداڵەکەیان گەیاندەوە بە دایکی فەرمووی هۆیاران سەرنج بن لە ئێستا ئەو منداڵە چەند تینوی بۆن و باوشی دایکێتی ئەو دایکەی کە ئاسوودە بوو شیری خستە دەمی منداڵەکەی تەسەور دەکەن ئەم دایکە ئەم منداڵە بخاتە ناو ئاگرەوە وتیان نا دەی پێغەمبەری خوا فەرمی لله ئەرحەم بعیباده والله خوا بەڕەحمترە بۆ لە بۆ ئێوە لەو دایکەی سۆز و ڕەحمی هەیە بۆ ئەو منداڵەی وەڵڵاهی مسوڵمانانی ئازیز ئەگەر بزانن خوا چەندی پێخۆشە دەشتەکیەکە لە دەشتەکەدا بوو وشترەکەی لێون بوو تینووی بوو هەرچی هەبوو بەسەر وشترەکەی وەبوو کاتێ وشترەکەی گەڕایەوە بۆ لای لە خۆشی داوتی چی کابرای دەشتەکی وتی لە جاتی ئەوی بڵێ خوایە سپاس بۆ تۆ وتی خوایە ئەنە ڕەبوک و ئەنتە عەبدی خوایە من خوای تۆم و تۆ عەبدی منی پێغەمبەری خوا فەرمی واللهی ئەڵڵاه جەل جەلالوه لەوێشدا زۆری پێخۆشە با عەبدەکە هەڵەشی کردبێ بەڵام گرنگ گەڕانەوەیە بۆ لای خوای مهرەبان لێت خۆشەبێ خوشکی مسلمانم ئەگەر سفوری تو حجابت نەکردووە لێت خۆشەبێ ئەی کەسێک لە ڕیبا و سوی بازاڕەوە تێوە گلاوی لێت خۆشەبێ ئەی گەنجێک بێ ڕێزیت بەرامبەر بە دایک و باوکت کردووە لێت خۆشەبێ ئەی کەسێک زینات کردووە لێت خۆشەبێ ئەی کەسێک هاوڵت بۆ خوا پەیدا کردووە ويعفو عن السيئات خوا دەفەرمێ دەمەوێ لێتان خۆش بم بەڵام نەفستان بەڵام شەهەوات بەڵام کەناڵەکان بەڵام ئەحزابی لادینی و بێدینی بەڵام فەساد و خراپەکاریەکانی نێو تۆڕە کۆمەڵایەتیەکان دەیانەوێت لاتابن خوا لێ خۆشببوون و کار ئاسانی پێیە بۆ ئێوە بەڵێ مسلمانانی ئازیز گرنگەوەیە من و تۆ نەگەڕێنەوە بۆ لای خوای پەروەردگار بەعسیانەوە شاعیر دەڵێ ئەم ئایەتانە بەڕاستی پێمان دەڵێ با هەموو لایەکمان بە خۆماندا بچینەوە ئەگەر تۆبەمان کرد بەربوومەکەی چییە بۆ من و تۆی مسلمان بەرهەمەکانی ئەوەیە ئەگەر ئەستەغفر الله و تەوبەمان کرد واللهی خوا هەرچی دەرگای خێر هەیە لێمان دەکاتەوە لە منداڵی ساڵح خوا دەفەرمێ یکفر عنکم دەیشارمەوە هەر دەیشارێتەوە نەوەڵڵا ئەی ئەو کەسانەی گوناه و تاوانتان هەیە یوبدل الله سیئاتهم حەسەنات بە تەوبەیەکی نەسوور لەبری یەک بەیەکی خراپەکاریەکانت چاکەت بۆ دەنووسرێ بەڵام بە مەرجێک گاڵتە بە تەوبە نەکەی بەڵام بە مەرجێک یەتوبون من قریب دەم و دەست دەست هەڵگرە و خێرا پەشیمان ببەرەوە بەڵێ مسلمانانی ئازیزم بەڕاستی هەموو لایەکمان محتاجی تەوبەین پێخەمبەری ئازیز دەفەرمێ ئەتائب من الذنب كمن لا ذنب له وابزانە گوناه و تاوانت نییە بۆیە بابگەڕینەوە بۆ لای خوای میهرەبان تا خوای پەروەردگار لێمان خۆش بێ کەواتە با تەوبە بکەین لە ئیسراف لە ئیسراف لە هەموو بوارەکانی ژیانماندا مسلمانانی ئازیز با تەوبە بکەین لە غافڵبوون لە بانگ و لە نوێژ و لە جەماعەت و نوێژی بەیانیان بە تایبەتی با ئافرەتان تەوبە بکەن لە سفوری با گەنجان تەوبە بکەن لە ئازاردانی دڵی دایک و باوکیان با تەوبە بکەین لە نەخوێندنەوە و لە جەهل بەرامبەر بەم ئیسلامە با تەوبە بکەین لەوەی کە بەڕاستی خزمەت بەم ئیسلامە ناکەین با پەشیمان ببینەوە با دعوە و بانگەواز بکەین با بانگەوازی ڕسول الله بگەینین بە هەمووان با ئازاری دراوسەکانمان نەدەین با بە دڵ پەشیمان بین لە هەڵە و گوناه و تاوانەکانمان ئەی پیر ئەگەر پشتت چەماوەتەوە وەکو سفیانی ثەوری تابعی دەفەرمێ دانیشتم بیست و یەک هەزار گوناه و تاوانی خۆمم ئەژمار کرد ئێمە ماندوو نابین لە قسەکردن ماندوو نابین لە سەیری حەلەقات بەڵام ماندووین لە ڕۆشنەوە بە تەمەنی خۆماندا بۆیە لات زۆرە ناتوانی گوناه و تاوانی خۆت بژمێری ئەی گەنجی بەڕێزم بەس یەتاکەی بەس یەتاکەی مەیلی دووری خواکەی بەس یەتاکەی لە نوێژ و لە مزگەوت غافڵی بەس یەتاکەی بێ مەست و مەستیت هۆ بێهۆشی کاتەکانت بەفیڕۆ دەدەی ئەی خوشکان ئەی منداڵان ئەی بازرگانان ئەی سیاسیان ئەی کاربەدەستان هەموو چوین و توێژەکان هەمووان محتاجی گەڕانەوە و تۆبین بۆ لای خوای پەروەردگار تا نەچینەوە بەردەمی خوا و گوناه و تاوانمان بێ ئەستەغفر الله بێ تا نەچینەوە بەردەمی ڕسول الله و سنوورمان بەزاندی بێ و پێغەمبەری ئازیز لێمان ناڕازی بێ با فێری ئەدەب و حەیا بین با بەم ڕۆحیەت و ئامادەکاریەوە هەنگاومان بەرەو مانگی ڕەمەزان بڕۆین هەتا بتوانین دڵمان ماڵمان ئاسوودەکەین هەتاوەکو هەموو لایەکمان ببین بە کلیلی خەیر ئەوانەی دوورن لە مزگەوت و لە عیبادەتەوە پێیان بڵێین وەرنەوە ڕەحمەتی خوای پەروەردگار کراوەیە دەرگای تەوبەی خوای پەروەردگار دانەخراوە و داناخرێ مەگەر بمریت یان ئەو کاتەی کە خۆت لەبری ئەوەی لێرەوە هەڵبێ لەوێوە هەڵبێ مادەم زیندوی دەبڵێ ئەستەغفر الله گوێر گوناه و تاوانەکەت کردووە دەبڵێ ئەستەغفر الله چونکە خوای پەروەردگار ئەگەر تەوبە و پەشیمانی دەرنەبڕن دەتان گۆڕێ قەومێکی دیکە دێنێ هەر گوناهێک کردووە چەندێک گەورەیە و چەندێک زۆرە هەر بڵێ ئەستەغفر الله و پەشیمان بە خوای پەروەردگار لێت خۆشە بێ خوا بە خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکەیەکەی ناوە پیرۆزەکارت یا الله لە گوناهەکانمان خۆش بە خوای لە گوناهی شەو و ڕۆژمان ئاشکرا و نهێنیمان چووک و گەورەمان خۆش بە یا الله ئەوەی خوای پەروەردگار لە بیرمانە و لە بیرمان چۆتەوە یا ئەڵا لە گوناهەکانمان خۆش بە خوایە لە گوناهی ئەم جەمع خۆش بە خوای ئەوانەی ئەم دەنگە دەبیستن یا ئەڵا لە گوناهەکانیان خۆش بە خوای ڕحمەتی خۆت بەسەرمانا دابارێنە خوای هیدایەتمان بەو تەوبەمان لێ قبولکە خوای ئەوانەی تا ئێستا دوورن لە پەیامی تۆ یا ئەڵا هیدایەتیان بە ئەوانەی دوورن لە مزگەوتەوە یا ئەڵا هیدایەتیان بە خوای ئەوانەی دوورن لە حیجابەوە یا ئەڵا هیدایەتیان بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە رحم بە هەموو لایەکمان بکە عاقبەتی دایک و باوکمان بە خێر گێڕە رحم بە خۆمان بە ماڵ و منداڵمان بە کەس و کارمان بە برا و خوشکمان بە خاڵ و ماممان بکە یا الله خوایە ڕەحمەتی خۆت بەسەر ئەم خاک و خەڵکی کوردستانەدا ببارێنە خوایە مانگی ڕەمەزان کە بە مانگی خواناسی و دینداری بە مانگی ئاشتی و ئاوەدانی بە مانگی دەرگاکانی خێر یا ڕەب